هەزار و هەشت سەد و سی و دوو زەینی هەتا هەزار و هەشت سەد و نەوەد و یەک زەینی نیکۆلاس ئۆگەست ئۆتۆی مەزن ئەو داهێنەرە ئەڵمانییە بوو کە بۆ یەکەمین جار مەکینەی ناوەتەقێن بە چوار دەسک نەخشاند و دروست کرد لەسەر وشەی ناوەتەقێن پەراوێزێک هەیە ناوەتەقێن واتە Internal Explosion Engine کۆتایی پەراوێز. ئەم داهێنراوەی بە یەکەمین نموونەیەکی دروستکراو دادەنرێ بۆ سەدان ملیۆن لەو ئامێرانەی کە لەو سەردەمەوە دروستکراون تا ئێستا. مەکینەی ناوەتەقێن داهێنراوێکی زۆر بەسوودە، لەو سوودانەی بەکاردەهێنرێ بۆ هێزپێدان و جوڵە بە ئۆتۆمبێل و بەلەمە ئامێرییەکان و مۆتۆر سایکلەکان. چەندین کاری پێدەکرێ لە پیشەسازییەکاندا. کەرەستەیەکی پێویست و بژێوە لە فڕۆکەسازیدا، بەڵام کارپێکردنی لە جوڵاندنی ئۆتۆمبێلدا لە هەموویان زیاتر باوە. پێش ئۆتۆ زۆر هەوڵ و تەقەلا دەدرا بۆ دروستکردنی ئۆتۆمبێل، بەڵام هیچ داهێنەرێک نەیتوانی بگاتە ئەوەی جۆرێکی گەوار لەو مۆتۆرانە دروستبکات کە سەنگی سووک بێت و توانایەکی زۆری هەبێت، لەوانەیشە ئەو داهێنەرانە توانیبێتیان چەند جۆرێکی بەهێز و باشتر دروست بکەن، بەڵام سەدان ملیۆن لەو ئۆتۆمبێلانەی کە لەم سەدەی ئێستا دروست دەکرێن، لە سەتا نەوەت و نۆیان مەکینەی ناوتەقێنی چوار دەسکییان بۆ بەکاردەهێنرێت. مەکینەی مازوتیش کە شێوەیەکە لە شێوەکانی مۆتۆری تەقێنەر بەکاردەهێنرێ بۆ ئۆتۆمبێلی بار و پاس و پاپۆڕەکان. ئەم مۆتۆرانە بە شێوەیەکی سەرەکی لە مۆتۆرەکانی ئۆتۆ دەچن واتە چوار دەستکیان بۆ بەکاردەهێنرێ بەڵام سووتەمەنیەکەی دەچێتە قۆناخێکی جیاوازەوە. زۆربەی ئەو داهێنراوە زانستانە بێجگە لە چاکسازی و تەقەمەنی بۆ سوود و خزمەتگوزاری مرۆڤ هاتوونە تکایەوە. زۆر بەدەگمەن بۆ نمونە هەڵدەکەوێ یەکێک هەستێت پێشنیاری سەرزەنشتی مرۆڤ بکات لە بەکارهێنانی پەنسەلین یان ئەو ئامڕاز و دەرمانانەی کە لە تای لەشی مرۆڤ کەم دەکاتەوە و سنووردانان بۆ بەکارهێنانیان. بەڵام لە بەکارهێنانی ئۆتۆمبێل بە ڕادەیەکی یەجگار زۆر و بڵاو سەرزەنشت و مەترسی لە دوایە. چونکە زۆر ئاشکرایە کە ئۆتۆمبێل وڕوڕێکی بێزارکەر و ناسازی هەیە. سووتەمەنی زۆر کار دەکا کە ئەمیش دەبێتە هۆی پیسبوونی هەوا. ئاکامی ئەم زیانانەیش دەبێتە هۆی دووچاری نەخۆشی و مردنی ساڵانە لە نێو مردمدا. بەڵام بێگومان گەر ئۆتۆمبێل سوودی زۆر باشی نەبێ بۆ مردم ئەوەندە بایەخی پێ نادرێ. خۆ ئۆتۆمبێلی تایبەتی ئەوە زیادتر لەبارترە لە ئۆتۆمبێلی تر. لەبەر ئەوەی کە دەتوانیت بە ئارەزووی خۆت کاری پێ بکەیت و چۆن و کەی بتەوێت دەتگوازێتەوە بۆ هەر کوێیەک بتەوێت زۆر بە ئاسانی و بە گورجی سەرەڕای ئەوەیش کە بووە هۆی ئەوەی مرۆڤ زیاتر سەربەستیانە ڕەفتار بکات. گەر بۆ نموونە وڵاتەیەکگرتووەکان بگرین، سەیر دەکەین پتر لە سەد ملیۆن ئۆتۆمبیل هەیە کە پتر لە هەزاران ملیۆن میل دەبڕن لە ساڵێکدا. ئەم دوور بڕینەیش زۆر زۆرترە لەو دووریەی شەمەنەفەر و فڕۆکە و پاپۆڕەکان دەیبڕن. نیکۆلاس ئۆتۆ دروستکەری ئۆتۆمبیل ساڵی هەزار و هەشت سەد و سی و دوو زەینی لە شاری هۆلزهاوزنی ئەڵمانیا لەدایک بووە. لە منداڵیدا باوکی مرد. ئەم کارەساتە بووە هۆی ئەوەی کە لە تەمەنێکی زوودا دەست لە خوێندن هەڵبگرێت و بکەوێتە کارکردن. لە پێشدا بووە شاگرد بەقاڵ لە شارێکی بچووک، پاشان بووە فرۆشیارێکی گەڕۆک. لە نزیکەی ساڵی 1860 ی زاینیدا بیستی کە مۆتۆڕی گازی داهێنراوە بە دەستی ئەتینی لینیۆر، ئەمیش واتە ئۆتۆ لە کانوونی دووەمی هەزار و هەشت سەد و شەست و دوو ی زەینیدا یەکەم نموونەی لەو ماتۆڕە چوار دەسکییە دروست کرد. هەرچەندە تەگەرە و کۆسپێک ڕێی لە پرۆژەکەی گرت، بەڵام توانی بە هەرچۆنێک بێت بڕوانامەی داهێنان بەدەست بهێنێت. پاش ماوەیەک هاوکارێکی بۆ پەیدا بوو بۆ یارمەتیدان و دەستگیرۆیی پرۆژەکەی. لەگەڵ هاوکارەکەیدا وەرشەیەکی بچووکیان پێکەوە کردەوە بۆ چاککاری و گۆڕانکاری لەو جۆرە مۆتۆرانەدا. یەکێکی تریش هاتە کایەوە کە کارێکی باڵای گێڕا لە پەرەپێدان و گۆڕانکاری پیشەسازی ئۆتۆمبێلدا، ئەویش داهێنەر و کارمەندی بەناوبانگی ئەمریکایی هێنری فۆرد بوو کە بۆ یەکەم جار لە ساڵی هەزار و هەشت سەد و نەوەد و شەش ی زەینیدا ئۆتۆمبێلێکی دروست کرد بەڵام نموونەی ئەو ئۆتۆمبێلە لە ساڵی هەزار و نۆ سەد و هەشت ی زەینیدا ئنجا دەرکەوت لە بازاڕ جا ئەوانەی کە بە تێکڕا شایەنی ڕێز و ئافەرینن لە داهێنانی مەکینەی ناوتەقێن و بێوچان گۆڕانکارییان تیادا کردووە ئەمانەن، لینیۆر، ئۆتۆ، دایملەر، بنز، فۆرد.